ئەگێڕنەوە مشکێکی دەشتی لەگەڵ مشکێکی ماڵیدا لە کونێکی ماڵی قەشێکدا ژیان ئەم قەشەی هەژار و نەبوو بوو یەکێک لە هاوڕێکانی نەخۆشەکەوێت پزیشک کونجی بۆ دەستنیشانەکە وەکو دەرمان بەکاری بێنێ نەخۆشەیش کونجەکە پێداکە ئەیبا بۆ ماڵی قەشە و پێی ئەڵێ کە بۆی پاک بکا لە بەرامبەریدا پارەی بداتێ قەشەیش کونجیا باتەوە و بەژنەکەیەڵێ کە ئەو کونجێ چاک بکات و لە توێکڵەکەی پاک بکاتەوە ژنەکەیش تەڕیەکە و هەڵیەخا دوای پاکردنەوە مشکە دەشتی کە کونجی هەڵخراوەی بینی کەوتە ناوی تاکو خواردی درێغی نەکرد دواتر کەوتە بە کێشکردنی بۆ کونەکەی تاکو بەشی زۆری لە کونەکەدا شاردەوە کەژ نەقەشە چووە سەر کونجی هەڵخراوەکە بۆ هەڵگێڕانەوەی سەری سوڕما کە بینی زۆری کەم کردووە مشکە دەشتی هاتە دەم کونەکە تاکو کونجی تر بهێنێ سەیری کرد ژنەکە لە کەمیندایە لە دڵی خۆی داوت یەم کارەی من ئەنجامی خراپی هەیە ئەترسم ئەم ژنە بۆ من دانیشت بێ ئەوەی لە ئەنجامی کاری نەنواڕێ زەمانی نابێ بە هاوڕێ کەوا بووە بێ کارێکی وا بکەم ئەم ژنە ڕقی لێم نەبێتەوە ئەمجا کەوتە هێنانەوەی کونجی لە کونەکەەوە بۆ سەر کونجی هەڵخراوەکە ئەژنەکەی شوێنی کەوت کە ئەمەی بینی لە دڵی خۆی داوتی ئەمە کارەکەی باشە و ئەوە تا لەو کونەوە کونجە دزراوەکە دێنێتەوە بۆ سەر کونجی هەڵخراوەکە پاداشتی کاری چاکەیش هەر چاکەکردە بەرامبەر چاکەکار بەڵام ئەبێ هەر بزانم کێ ئەم کونجەی دزیوە؟ مشکە دەشتەکیەی زانی ئەم ژنە بیر لە چیەکاتەوە بە هەڵە داوان خۆی کردەوە بە کونەکەدا و بە مشکەماڵیەی وت گەر ئێمە بۆ یەکتر باش و بەسوود نەبین بۆچی باشین مشکەماڵیش لە وەڵام داوتی بەڵێ وایە بەڵام ئەم قسەیە بۆکەی ئەوی ژووتی ئەوی ڕاستی بێ ژنەقەشە کونجێکی زۆری هەڵخستووە تاکو لیان خواردووە خواردویانە و ئەوی تیان بەجێهێشتووە و گیان لەبەرانی تریش لیان خواردووە مشکە دەشتی وتی بۆ تۆ ڕەواترە لەوانەی لیان خواردووە کلکی هەڵسوڕاند و گوێیەکانی جوڵان هەر خێرا ڕاپەڕی و بەرەو دەرەوە کە کونجیەی بینی پاکرا و ئەبریسکێتەوە چووە ناویەوە و دەستی کرد بە خواردنی ئەوەی بیری لێ نەکردبەوە ئەنجامی کارە خراپەکەی بوو ژنەش بەخۆی و دارەکەیەوە بۆی هات و پیاە کێشا و سەری کرد بە دوو بەشەوە کوشتی شاوتی بەو خویە تا بڵێ ڕازێکی خۆش بوو باشە هیچ ئەزانی لەبارەی هاوڕێی باش و ڕاگررتنی لە کاتی گیرروگرفت و پێویست بوونیدا شەهرەزادوتی بەڵێ چیرۆکی پشیلە و قەلە ڕەش ئەگەڕنەوە قەلەڕەش و پشیلەیەک ئەبنە هاوڕێ لە ژێر درەختێکدا پێکەوە بوون ڕوانیان پڵنگێک بەرەو لای درەختەکەی ئەمان دێ قەلەڕەش فرێسەر دارەکە و پشیلەکە بە شپرزەی مایەوە پشیلە پرسی هاوڕێی تەنگانە چارەم چییە؟ چاوەڕێی یارمەتیدانت لێ ئەکەم. دیسان وتی کاتی پێویست هاوڕێ بە هانای هاوڕێکەیەوە چێ. لە نزیکیانەوە شوانێک بوو. سەگیان پێ بوو. قەلەڕەش چووە نزیکیانە و دەستی کردە باڵە تەپە. سەگەکان شوێنی کەوتن. شوان سەری بڵند کردەوە قەلەڕەشی بینی زۆر نزمە فرێت و ئەکەوێت و هەڵەستێتەوە. ئەویش شوێنی کەوت تا گەشتە بن ئەو دارەی پشیلەکەی لێبوو بەم شێوەیە شای هەمووان خۆشەویستی نێوان هاوڕێیان بووە هۆی ڕزگاربوون لە مردن. چیرۆکی ڕێوی و قەلەڕەش ئەجەرنە و ڕێویەک لە کونە شاخدا ژە هەر جارە کە بێچووی ئەبوو هێندە برسیە کەوت چاری نامە ئەگەر بەلای بەخێوکردنی بێچۆکەوە بماوێتەوە ئەوە لە برسا نامرد بۆیە ئەبوو بێچۆکەی بخوا هەر لە لاپاڵی ئەو شاخەدا قەلەڕێشێک هێلانەی هەبوو ڕێویەکە لە دڵی خۆیدا وتی باشە بۆچی خۆم نەکەم بە هاوڕێی ئەم قەلە ڕەشە ئاخر ئەمە سوودم پێگەێنێ ڕەنگە بژێویم بەهۆی ئەوە باشتر ببێ قەلە ڕەش هەندێ ئیشی پێکرێ کە بە من ناکرێ کولانەکەی جێهێشت و هاتە خوارتر هێندە خۆی لە هێلانەی قەلەڕەش نزیک کردەوە کە گوێیان لە دەنگی یەکتری بوو سڵاوی لە قەلەڕەش کرد وتی ئەی دراوسێ دراوسێبوونی مسلمانان دوو ڕەوای ئەسەپێنێ ڕەوای بەسەریەکەوە بوونی دراوسێتی و ڕەوای مسلمانەتی خۆشەویستی تۆ لە سینەمدا بوو پاڵی پێوەنام کە ببمە هاوڕێت چاوەڕێی دۆستایەتی و برایەتیت لەکەم نازانم تۆ چیڵی هەلە ڕەش بە ڕێووت باشترین شت ڕاستگۆییە ڕەنگە زمان و دڵت یەک نەبن ئەترسم هاوڕێتیت هەر بە قسە بێ لە دڵتدا دوژمنایەتی هەبێ چونکە تۆ خۆریاری منیت و منیش پارووی چەوری تۆم بۆیە پێویستە من و تۆ دوورە دەستی یەکتر بین چی وای لێ کردی؟ بەمە نەزانی خوازیاری شتێکیت کە دەست نادا ئاخر تۆ ئاژەڵی دڕندەیە و منیش باڵندەم ئەم هاوڕێتی و برایەتی ڕاز نییە و ڕێک ناکەوێت ڕێوی لە وەڵام داوتی هەر کەسێک شوێن و ڕێی خۆی زانی هەڵبژاردنەکانیشی لە جێ خۆی دابێ هاوڕێتی ئەمەش یارمەتیدانی یەکتری تێدابێ ئاگامان لە ماڵ و سامانی یەکترە بێ کە دواتر هەردووکمان سەرکەوتووە بین چیرۆکی زۆرم لەبارەی هاوڕێی چاکەوە لەلایە، گەر ڕێم پێ بدەی بۆ دەگێڕمەوە. قەلەڕەش وتی، فەرموو بیگێڕەوە با بزانم. ڕێویەکە وتی، گوێ بگرە هاوڕێ. چیرۆکی کێچ و مشک هەیە کە ڕاستی قسەکانم ئەسەلمێنێ. قەلەڕەش وتی، ئەوە چۆن بووە؟ شەهرەزاد هەستی کرد شەهرەزاد گێڕایەوە، ڕێوی وتیە جێڕنەوە مشکەمەیەک لە ماڵی بازرگانێکی زۆر دەوڵەمەندا ژیا. شەوێکیان کێچێک چوە پێخەفی ئەم بازرگانەوە، سەیری کرد بازرگانەکە لە شولارێکی نەرمونیانی هەیە، کێچەکە تینوی بوو، کەوتە هەڵلوشینی خوێنی، ئەویش خەبەری بۆوە، کەنیزەک و دەست و پێوەندی بانگ کرد، ئەوانیش کەوتنە گەڕان بە شوێن کێچەکەدا، بۆیە ئەویش کەوتە قەڵەمباز بۆ خۆشاردنەوە، ڕێ کەوتە کونی مشکە مێەکە. مشکە مێەکە پرسی، چی تۆی کرد بە کونەکەی مندا؟ تۆ نە لە گروپی منیت، نە بێ خەمیت لە تووڕەبوون و لێدانی من، نە منیش لە خراپەکانت. کێچەکە وتی، لە ماڵی تۆدا من ڕام کردووە، خۆم لە مردن ڕزگار کردووە، پەنام بۆ تۆ هێناوە، چاویشم نەبڕیوەتە ماڵ و سامانت، کارێکیش ناکەم لە ماڵەکەت دەرت پەڕێنم. خوا بیکا پاداشتی ئەمەت ئەدەمەوە. سوپاسی خوایشەکەی. مشکەمێ وتی جا ئەگەر وابێ ئاسوودە بە ئاشتی بەسەر تاڕژێ باشە نەبێت خراپە نابینیت خۆم تووشی چی بووم تۆیش تووشی ئەوابی خەمی لاوازیت مەخۆ بەرامبەر کێشەکەت ڕازی بە بەبەشی ئەوە بێخەم دەکا لە شاعرانی ئامۆژگارکارانم بیستوە دوورە پەرێزی و کونجی قەنەعە چۆن ڕێکەوت وام کرد خۆم نەکرد شەکەت بە نانەوردە و ئاوێ ڕازی بووم جلوبەرگێکیش ڕوو لە توپەت ڕۆزی یەزدانم پێ ئاسوودە بوو ناڕازی نەبووم لە ژیانم قەت کێچەکە کە گوێی لەمە بووتی خوشکێ وەسیەتەکەی تۆم بیست من لە قسەکانت دەرناچم بە درێژای تەمەنیشم توانای بەگژاچوونەوەی تۆم نییە مشکەمێوتی هێندە بەسە نیەتت چاک بێ دەروونت پاک بێ ئیدی کێچە شەوانە ئازاری زۆری بازگان نادات و لە جلەکانی ئەنوێ بە ڕۆژیش ئەچێتە لای مشکەمەیە ئێوارەیەکیان بازرگانە پارەیەکی زۆری هێنایە و شەوکەوتە ژماردنی کە مشکەمەیە گوێی لە خشەخشی پارەکان بوو سەری لە کونەکەی هێنایە دەرو کەوتە سەرنجدانی بازرگانە تاکو لێبەوە ئەمجا خستیە ژێر سەرینەکەی نوست مشکەمێ بە کێچەی وت ئاخۆ ئەمە هەلێکی ڕەخساو نییە بۆ گەشتن بەم هەموو پارەیە کێچەوتی جوان نییە داوای کارێ لە یەکێ بکەی کە توانای بەسەری دانشکێ چونکە تووشی لاوازیەکەی هەروەکو ئەو چۆلەکەی لێدێ کە لە گەنمی تەڵە و تەبکەخوا دواتر تێەکەوێ نە تۆ توانای بردنە دەرەوەیت هەیە نەمن بۆم هەڵەگیرێ چیتە بەسەر ئەم پارانەوە؟ مشکەمێ وتی، بڕوا بکە حەفتا ڕێگەی دەربازبوونم لەم کونەدا دروست کردووە، بۆ خۆ دەربازکردن گەنجینەکەیشم نادۆزیتەوە. گەر تۆ کارێ بکەی ئەم بازرگانە لە ماڵ بکەیتە دەرەوە، خوا یار بێ، ڕەنگە بە من بار بێ. کێچەکە وتی، پەیمان بێ بۆت ئەکەمە دەرەوە. کێچە چووە جلەکانی بازرگانە و گازێکی لێ گرت. ئەمجا ڕای کرد و خۆی شاردەوە، بازرگانەش هەرچەندە بۆی گەڕا نەیدۆزییەوە، دواتر لەسەر لایەکی تر نووست، ئەمجارە گازێکی خراپتری لێ گرت، بازرگانیش جێگەکەی جێهێشت و لەسەر سەکۆیەک لەبەر دەرگای دەرەوە یەک تەختە لێی نووست، مشکەمەیە پارەکانی بەکێش کردە کونەکەیەوە و یەک دیناریشی لێ بەجێنەهێشت. بەو بەیانی بازرگانە کە پارەکەی بۆ نەدۆزرایەوە کەوتە تاوانبارکردنی خەڵکی. ئەمجا ڕێوی بە قەلەڕەشی وت، ئەی قەلەڕەشی چاوکراوە! ئەم قسەیەم بۆیە پێ وتی تاوکو وەکو مشکە مێ چۆن پاداشتی کێچەکەی پێگەشتەوە تۆ بزانە چۆن یارمەتی دا. قەلەڕەش وتی چاکەکار ویستی چاکە ئەکا نەیویست چاکە ناکا ئەم کارە نەسەپاوە ئەگەر چاکە بەرامبەرت بکەم ئەوە غەدر لە خۆمەکەم چونکە تۆ دوژمنی منی تۆی فێڵباز و خەڵەتێنەر متمانەت پێ ناکرێ هەر کەسێکیش متمانەی دۆڕان مەترسی دارە بۆیان جێراومەتەوە کە چۆن بوویتە هۆی تیاچوونی گورگە داماوەکەی هاوڕێت کە ئەو لە ڕەگەزی خۆت بوو ماوەیەکی زۆریش هاوڕێی بووی ئاخر من چۆن متمانەت پێ بکەم ئاخر ئەو کارت لەگەڵ ڕەگەزی خۆت کردووە ئاخۆ من کە دوژمنتم چی بەخوا ئەمەی تۆوەکو و چیرۆکی هەڵۆ و باڵندەکانە ڕێوی پرسی ئەوە چۆن بوو شەهرەزاد هەستی کرد شەهرەزاد گێڕایەوە قەلەڕەش وتیە جێڕنەوە هەڵۆیەک هەبووە لە کاتی گەنجی ستەمکار و توندوتیژ بووە شێرانی دەریا و زەوی لە چنگی دەرنەچوون زۆریان لەبارەی زۆرداری و ملهوڕیەوە گێڕابەوە ئەڵێن کە پیر بووە و هێز و توانا و توندوتیژی جارانی نەماوە برسی بووە و لاواز بووە ئێدی بەخۆیدا چۆتەوە بڕیاری داوە شەڕەنگێزی وەلاوە بنێ و دەست بداتە فرت و فێڵکردن تۆیش مام ڕێوی هێز و توانات لاواز و کەمە بێ بەڵام فێڵبازی و فریودانت نە ئەزانم ئەمەی تۆ باسیەکەی شتێکی وایە ئاگینا تۆ یەکێگنی دەست بخرێتە دەستەوە ئێمنیش خوا هێزی بە باڵەکانم داوە ئاگا و بیر و هۆشی بە ڕۆحم داوە بینینی بە هۆی چاوانمەوە پێداوم ئەوەش بزانە ئەوەی خۆی بە لە خۆی بەتواناترەوە هەڵواسی و خۆی بە شت زانی ماندووە بێ ڕەنگە ببێتە هۆی تیاچوونیشی منیش لێتە ترسم کە خۆت بە لە خۆت تواناتر چوانوە ڕەنگە وەکو چۆلەکەکەت بەسەر بێ ڕێوی پرسی خۆزگە بۆ دەگێڕامەوە چۆلەکە کەچی بەسەر هاتووە. چیرۆکی داڵ و چۆلەکە شەهرەزاد گێڕایەوە قەلەڕەشەکە وتی بیستومە جارێکیان چۆلەکەیەک بەسەر ڕانەمەڕێک داخرێت و سەرنجی ئەو ڕانەمەڕەدا لە پرێک دابینێ داڵێکی گەورە دادێتەوە بۆ ڕانەمەڕەکە و چنگەکانی لە پشتی بەرخۆلەیەکی بچووک گیرەکە لە شەقەی باڵەدا و ئەیبا چۆلەکەکەیش باڵەکانی بەیەکدا داتوەڵێ جاچیە ئێستا منیش وەکو ئەوەکەم دادێتەوە و چنگەکانی لە پشتی بەرانێکی گەورە گیرەکە کە بیبە بەڵام بەرانەکە چونکە لە شوێن میزەکەی خۆیدا پێشووتر نووستبوو خوریەکەی تەڕ ببوو کە چنگی چۆلەکەکەی تیا گیربوو، ئیدی لە خوریەکەی پشتی ئەو بەرانە ئاڵا و نەهاتە دەرەوە. ئەمە بە بەرچاوی شوانەکەوە ڕوویدا، بۆیە بە تووڕەیەوە بەرەو چۆلەکە گیرساوەکە چوو، چۆلەکەکەی دەرهێنا و پەڕی باڵەکانی کرد، ئەمجا دەزووێکی بە قاچیەوە بەست و بردیەوە بۆ مناڵەکانی ئەوانیش پرسیان ئەمە چییە شوانەکەوتی ئەمە خۆی لێکردین بەداڵ و شاتاوڵی هێنا بۆ بەرانێکم لەو دەشتە بۆ خۆی بوو بە خوریەکەوە ئەمە لە خۆی گۆڕابوو ڕێویەکە کە لە هاوڕێتی قەلەڕەش بێ ئومێد بوو جێ هێشت و لە پەشیمانیدا دانەچۆقەی بوو کە قەلەڕەش گوێی لە ناڵە و گریانی بوو خەم و داماویەکەی بینی پرسی مام ڕێوی، ئەوە ئەو دانە چۆقەیەت لە چییە؟ ڕێوی وتی، لەبەرئەوەی تۆ لە من فێڵبازتری. ئەمجا بە هەڵەداوان بەرەو کونەکەی خۆی بووەوە. ئەمە بوو نێوان ئەو دوانە. ئەی پاشا! شا وتی، ئەی شەهرەزاد! ئەم چیرۆکانە چەند خۆشن! هیچی ترت لایە لەم ئامۆژگارییانە؟ دوو کۆتری کێویش هێلانیان هەبوو کە بێباکانە تێر و پڕ ئەژیان ژیشکە کۆترە چێویەکانی سەرنجدا بوو کە بە دڵی خۆیان لەبەری دارخورماکە خۆن و ئەمیش دەستی پێناگە هەر دەنکت خورمایەک نەکەوتە بندار خورماکە ئەم دەستی ناکەوت بیخوا هەر بۆیە ئەم کونەی لێدا و خۆی و خێزانی تێدانیشتە جەبوون کەمێ لەو لایشەوە شوێنی خواپەرستی بۆ ساز کرد خۆشی وا پیشانەدا کە بەندەی خوا ڕەخسا و دەمگیراوە لە خواردن کۆترە چێوی کە مەیبینی دڵی بۆی نەرم بوو لی پرسی دەمێکاواژی ژیشکیش لە وڵام داوتی سی ساڵێگە بێ دیسان پرسیەوە ئەی چییە خۆی وتی دەنکە دەنکە و خورمایی کە کەوێتە خوارەوە دیسان پرسی ئەی ئەوە چییە لە بەرتا وتی دڕکە سوود لە زبریەکەی وەرەگرم ئەمجا کۆترەچێوی پرسی ئەی چۆن ئەم شوێنە هەڵبژارد ژیشە گۆڵامی دایەوە ئێرە سەرەڕێیە ڕێنمایی گومڕایان ئەکەم و نەزانان فێرەکەم ئەمجا کۆترێشیەوی وتی من بە پێچەوانە و لێت تێگەشت بووم بەڵام ئێستا دڵی منت بۆ لای خۆت ڕاکێشە ژیشە گوتێ ترسم کردەوەت پێچەوانەی قسەت بێ هەروەکو ئەو جوتیارەت لێبێ کەوتێتی ئەم ساڵ تۆ ناوەشێنم لە ترسی ئەوەی ساڵ خراپ بێت و کشت و کاڵەکەم بەرنەدا کاتێ کاتی دروێنە هات جوتیاران بەرهەمی خۆیان دووریەوە ئەمیش هێندە سەیری کردن و خەمی لێ خوارد تاک و پەژارە کوشتی کۆترەکە پرسی ئەی باشە چی بکەم بۆ ئەوەی پەرستیاریم بۆ خوا بێ دنیام لەلا ڕسوا بێ ژیشک لە وەڵام داوتی ڕێی زۆر خۆری وەرجێڕە ئەو دنیا هەڵبژێرە کۆترەچێویوتی چۆ نەتوانم آخر من کۆترێکی لاوازم ناتوانم لەم دار خورمایە دوور بکەومەوە ئەگەر نا جێم بەخۆم ناگرت ژیشە گوتی ئەتوانێت بەشی ساڵێک خورما بخەیتە خوارەوە لە نزیک منەوە هێلانە بکەیت ئیدی من وردە وردە ئامۆژگاری خواناسی دەکەم تۆیش خواپەرستی خۆت بکە کە بەشی ساڵەکەیشی نەکردیت ئەوە دەم لە خواردن بگرەوە کۆترەکێوتی خوا پاداشتت بداتەوە ڕاستیت دا بەدەستمەوە ئەو دنیات بیرخستمەوە دواتر دوو کۆترە چێوی نێرومێ هێندان دەنکە خورما بەردایەوە تا ماندوو بوون خورماکێ و تۆش نەمایەوە ژیشک زۆر دڵخۆش بوو لە دڵی خۆی داوتی ئیدی کونەکەم پڕەکەم لە دەنکە خورما و هەڵیانەگرم بۆ زستان خۆ ئەگەر بەهۆی خواپەرستیەوە هاتنە دەرگام ئەوە هەردووکیان ڕاوەکەم و ئەیان خۆم ئیدی دارخورما و بەرەکەی بۆ خۆم ئەمێنێتەوە دواتر دوو کۆترە کێویەکە لە دارخورماکە هاتنە خوارەوە سەرنجیاندا ژیشک هەموو دەنکە خورماکانی بە کێش کردوتە کونەکەی خۆیەوە کۆترە کێویوتی ئەی ژیشکی چاک ڕێنماکەری دڵپاک گەر خورمانە خۆین ئەی بۆ کوێ بڕۆین ژیشک گوتی ڕەنگە خوا بە بەشی نەکردبێتی با بردبێتی، مەیکە بە هەڵە، بژێوی لای خوایە. بەم شێوەی بە زمانی شیرین کەوتە ڕێنمایی کردنیان بە فەرموودە و ئایەتانی قورئان، دڵیانی بۆ خۆی ڕاکێشا، بۆ دەرکونەی کێشا، کەڵبەکانی جێڕ کرد، بە هەڵمەتێ هەردووکیانی گرت. کۆترەچێوی کە فێڵبازی ژیشکی بۆ دەرکەوتی ئەوە لە چی و ئەمە لە چی ئەی تۆ نازانیت خوا پشت و پەنای زۆر لێکراوانە فێڵ و کەڵک مەکە باوەک و دوو فێڵباز و بازرگانەکەت لێ بەسەر نەیە ژیشە گوتی ئەوە چۆن بووە؟ شەهرەزاد گێڕایەوە کۆترێکێوی وتیە جێرنەوە بازرگانێکی شاری سندەی زۆر دەوڵەمەند هەبوو کاروانێکی گەورەی شتومەکی بازرگانی ئامادە کرد و لەگەڵ خۆی بردی بۆ چەند شارێکی دی بۆ فرۆشتن و کاسبی دوو پیاوی فێڵباز و فریودەر پارێکی زۆریان هەڵگرت و وا خۆیان پیشانی بازرگاندا کە ئەمانیش بازرگان و خۆیان دایە پەنای کاروانەکەی لە ڕێگە هەریەکەیان بیری لە ناوبردنی ئەوی تریە کردەوە بۆ ئەوەی ئەو شتومەکی کاروانەکە بە تەنیا بۆ خۆی بێ تومەس هەریەکان لە دڵی خۆیدا بڕیاریدا ئەوی تر دەرمان خواردوو بکە بۆیە لەسەر یەک سفرە خواردنی ژەهراوی دەرخواردی یەکترەدەن تا لە یەک جێگادا هەردووکیان ئەمرن. بازرگانی خاوەن کاروان بە دڵپاکی خۆی بە شوێنیاندا ئەگەڕێ، کە چێتە سەر سفرەکەیان ئەبینێ هەردووکیان مردوون. دوای لێکۆڵینەوە بۆی دەرەکەوێ نیازیان خراپ بووە و چاویان بڕیوەتە کاروانە شتومەکی ئەو. هەریەکەیان ویستویەتی سامانی کاروانەکە بۆ خۆی ببا، فێڵ و تەڵەکە بازیەکەیان بە سەر خۆیاندا شکاوەتەوە و یەکتریان کوشتووە، بازرگانیش لە چنگی ئەم دوانە ڕزگاری بووە. هەرکەسێ سەیری جلەکانیە کرد لێی ناکڕی. پیاوەکە کە ماندوو ببوو بوخچە جلەکانی لە بەردەمیدا دانا و لێی دانیشت تاکو کەمێک بحەوێتەوە. مەیمونەکە کەوتە یاری کردن بۆ کۆنەفرۆش. هێندەی سەرقاڵ کرد کە ئاگای لە بوخچەکەی نەما. خاوەن مەیمونیش لێی دزی. ئەمجا مەیمونە و بوخچەکەی برد و چووە بازاڕێکی تر لە شارەکەدا و کەوتەوە یاریکردن بە مەیمونەکە بوخچە جلەکەشی دانا و هاواری بۆ کرد بۆ فرۆشتن مەرجیشی دانا کە نابێ کڕیار بیکاتەوە لەبەرەوەی نرخەکەی هەرزان بوو کابرایەک کڕی و بردیەوە بۆ ماڵ کە ژنەکەی بینی پرسی ئەمە چییە پیاوەکەوتی ئەمە هەڕاج کرابوو منیش زۆر هەرزان کڕیم ژنەکەی وتی جێلی نەفام خاوەنی چۆن ئەم بخچێ تاڵان فرۆشەکە گەر دزراو نەبێ هەر کەسێ شتێک بکرێ و سەیرینەکە چی تێدایە ئەوە هەڵی کردووە هەروەکو تەونکەرەکەی لێ دێ مێردەکەی پرسی ئەو چیرۆکە چۆن بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرزاد و تیەجێڕنەوە تەونکەرێک دێ بە دێ گەڕاوە و تەون و چنینی بۆ خەڵە کردووە ئەم پیاوە باری بژێوی خراپ و زۆر بەگران توانیەتی خۆی بژێنێ ڕۆژێک لە دێیەکدا کاریەکرد بیستی لە دێیەکی نزیک خۆیان دەوڵەمەندێک نانی مەولودی سازداو و خەڵکی بانگهێشت کردووە ئەمیش هەڵساوچوو کە بینی خانەخوێ پەزێرایی ئەوانە زۆرترەکە کە جلوبەرگیان پۆشتێ و جوان و گرانە جۆڵای تەونکەریش لە دڵی خۆی داوتیاخر ئەگەر منیش کارەکەم بگۆڕم و کەمێ هەق دەست گرانتر بکەم پارەم زۆرترە بێت و جلوبەرگی نیان و جوان لە بەرەکەم و ئابەم شێوەی دەوڵەمەندان ڕێزی زیاترم لێژیرێ دوای نان خواردن هەندێ لە میوانەکانی بینی بەسەر دیواری گۆڕەپانێکدا سەرەکەون و خۆیان هەڵەدەنە ئەو دیوی تاکو سەیری یاری بکەن جۆڵایش کە ئەمە بینێ بەخۆی ئەڵێ منیش ئەتوانم وەکو ئەمانە بکەم بۆیە بە دیوارەکەدا هەڵەزنێت ئەمجا خۆی بەرەداتەوە ئەو دیو بەڵام ملیشکێت و هەر لەوێدا ئەمرێ ئەمەم بۆیە بۆ جێڕایتەوە تا بزانی چاو چنۆکی خراپە و تەماع فریود نەدا کارێک نەکەی کە ئیشی خۆت نەبێ مێردەکە بەش نەکەی وت مەرجنیە زاناکان هەموان لە زیانی زانستەکەی خۆیان ڕزگار ببن نەزانەکانیش هەموان بەهۆی بێ ئاگاییانەوە توش نابن ڕێئەکەوێت مارگر مارێکی خۆی پێوەی بدا لە هەمان کاتدا کەسی ڕەشۆکی بێ ئاگا لە ماران ماریش بگرێت و پێوەشی نەدا بۆیە بە گوێی ژنەکەی نەکرد و هەر سەر و مڕ بوو لە کڕینی شتانی مەزاتخانەدا تاکو و جارێکیان بەهۆی ئەم کارێ و توش بوو سەری تیاچوو. چیرۆکی چۆلەکەکە شارەزاد و تیاڵێن لەسەر درەختێکدا چۆلەکێک بووە هەم ڕۆژێک زوو چووەتە لای سەرۆکێکی باڵندەکان دوایەمین میوانی سەرۆکی باڵندەیان بووە لە هاتنە دەرەوەیدا ئیدی ئەم چۆلەکە هەمیشە لە هاتوچۆدا بووە وا ڕێکەوێ کۆمەڵێکی زۆر لە باڵندەکان ڕوەکەنە لوتکەی چیایەکی بڵند و ئەنیشتنە و دەزەکەن بە کۆبوونەوە لە نێوان خۆیاندا ئەڵێن ئێمە لەبەرەوەی زۆر بووین جیاوازیەکانیشمان زۆر بوون کەوابوو پێویستمان بە پاشایەکەیە چاودێریمان بکە نەهێڵێت نێوانمان تێکچێ چۆلەکەکە بەلایاندا ڕۆشت بوو لای دابوو پێیوتن کە تاوز بکەنە پاشای خۆیان چونکە ئەم چۆلەکەی هەموو ڕۆژێک لای بووە چاکێ ناسی ئەوانیش بە قسان کرد و کردیانە پاشای خۆیان تاوسیش زۆر بۆیان باش بوو چۆلەکەشی کرد بۆ وەزیری خۆی دەستی کردە کاروباری باڵندەکان ڕۆژێکیان چۆلەکە دیار نەبوو تاوز زۆر نیگەران بوو بە دڵتەنگی ئەهاتوەچوو کاتێکی زانی چۆلەکە پەیدا بوو تاوس پرسی، ئەرێ بۆچی دواکەوتی داخر تۆ نزیکترین کەسی لە منەوە لە هەمووشیان خۆشەویستری؟ چۆلەکە وتی، شتێکم بینی سەری لێ شێواندم و لێی ترسام. تاوس وتی، چیت دی؟ چۆلەکە وتی، پیاوێکم بینی تۆڕێکی ڕاوی پێ بوو لە نزیک هێلانەکەی منەوە تۆڕەکەی نایەوە و بڕێ گەنمی بەسەردا پرژان خۆشی چوو لە دوورەوە لێی دانیشت و چاوەڕێ کرد قەزا و قەدەر ماسی گرێک و ژنەکەی هاتن و کەوتنە ناوەڕاستیەوە دەستیان کردە هاوار هاوار ڕاوچی هات و هەردووکیانی برد منیش کامەم بینی زۆرم خەم خوارد ئەی شای باڵندەیان ئەمە بووە هۆی دواکەوتنم ئیدی منیش لە ترسا هێلانەکەم جێهێشتووە شا تاوزوتی جاهێلانەی خۆت بۆ جێ دێڵی خۆ پاراستن قەزاو قەدەرت لێ ناگێڕێتەوە چۆلەکەش بە قسەی کرد وتی لە فەرمانت دەرناچم پاشا ئەگەڕێمەوە بۆ هێلانەکەم چۆلەکەکە خواردنی بۆ تاوس برد و دەستیان بە خواردنی کرد و ئاویان بەسەردا کرد چۆلەکە گەڕایە بۆ هێلانەکەی و ئیدی زۆر خۆیە پاراست ڕۆژێکیان دوو چۆلەکەی بینی لە سەرزەوی کردیانە شەڕدەنوک ئەمیش لە دڵی خۆی داوتی چۆنە بێ ئەوان شەڕکەن و منیش تەماشایان بکەم هەر ئێستا دابەزم و ئاشتیانە کەمەوە دابەزی تا ئاشتیان بکاتەوە ڕاوچی پەیدا بوو تۆڕەکەی بەسەریاندا قڵب کردەوە و گرتنی ڕاوچی بردی و دایە خاوەنی و پێیوت بگرە ئەم چۆلەکەیان کە ناوبژی کەر بوو زۆر قەڵە و چاکە چۆلەکە لە دڵی خۆی داوتی ئەوەی لێ ترسام ڕوویدا شاتاوس منی بێخم کرد خۆ پاراستن لە قەزا و قەدەری نەپاراستم شاعر چەند جوانی وتووە ئەوەی کە نەبێ بە فێڵیش ناکرێ چیت بە نسیب بوو ئەوەت دێت هەڕێ ڕووداو لە کاتی خۆیدا جێگیرە بە کەس ناکرێ پاش و پێشخرێ شەهرە شاوتی شەهرەزاد چیتر هەیە بیجێڕەوە وتی ئەگەر ژیام ئەوە بۆ سبەی شەو خوا پایەدارت بکە دنیازادی خوشکیشی وتی قسەکانت چەند خۆش و بەچێژن